خوای گەورە واجبی نەکردووە لەسەر ئافرەت کە نەفەقەی مێردەکەی بچێشێت بەڵام واجبی کردووە لەسەر پیاو نەفەقەی ژنەکەش و منداڵەکانی بچێشێت ئەی بۆ ئەو بوارانە بۆ سیر ناکەن ئەی چاوچێرەکان ئەو کەسانەی کە بە چاوێکەوە سەیری لایەکی ئیسلام دەکەن و سەیری لایەکەی تر ناکەن تەنها ئەوە دەهێننە پێش چاوی خۆیان بۆچی کە باوکێک مرد کوڕەکە دوو ئەوەندەی کچەکە وەردەگرێ ئەوە دیارە ئیسلام زوڵمی لە ئافرەت کردووە نەخێروا دیار نییە تۆ وای دەبینیت چکە تۆ ناخت پیسە تۆ بە چاوێکی کوێرەوە سەیری ئیسلام دەکەی دەنا لە میرات هەموو کاتێک ئیسلام حەقی پیاوی دوو ئەوەندەی حەقی ئافرەت لێ نەکردووە زانایان دوای دیراسەکردنی بابەتی میرات میراتی ئافرەت و پیاو گەیشتونەتە ئەو نەتیجەیە کە دراسی ئاەت و حەدیسەکانیان کردووە یەکەم تەنها لە چوار حاڵەتدا پیاو دوو ئەوەندەی ژنی بەردەکەوێ لە چوار حاڵەتدا کوڕ دوو ئەوەندەی کچی بەردەکەوێت چوار حاڵەت للذکر مثل حظ الانثیین لە سی حاڵەتدا ژن و پیاو بە قەدەر یەکیان بەردەکەوێت سی حاڵەت ژن و پیاو بە قەدەرێکیان بەردەکەوێت لە دە حاڵەت ئافرەت زیاتری لە پیاو بەردەکەوێت لە دە حاڵەت ئافرەت زیاتری لە پیاو بەردەکەوێت لە چەندان حاڵەت ئافرەت بەری دەکەوێت پیاو هەربەری ناکەوێت ئەو خەوتوانە لە کوێن؟ ئەو ناخ بۆگەنانە لە کوێن؟ ئەی بۆ ئەوە نابینن؟ لە چوار حاڵەتدا، تەنها چوار حاڵەت، پیاو لە ژن زیاتر وەردەگرێت. لە سی حاڵەتدا هاوشێوەی ژنە، ژن و پیاو هاوشێوەی یەکترن. لە دە حاڵەت ئافرەت زیاتر وەردەگرێ. لە چەندان حاڵەتدا ئافرەت میرات وەردەگرێ، پیاو هەر وەری ناگرێت.